بگۆڕێ، یەکێک لە گرنگترین بەربەستەکانی گۆڕان ترس لەوەیە کە ناجێگیر دەرکەوی، تۆ تا ئەمڕۆکە کەسایەتیەکت بووە کە پێوەی ناسراوی، تۆ پێت خۆشە ئەو شوناسەی خۆت بهێڵیتەوە تەنانەت ئەگەر خراپیش بێ، بۆ نموونە لەوانەیە تۆ لە چاوی خەڵکدا یەک یان چەند لەو شوناسەت هەبێ، کەسێک کە بە ئاسانی بکەوێتە ژێر کاریگەری خەڵکەوە، کەسێک کە ویستێکی نییە کەسێکی ترسنۆکە و تەنانەت ئەو کارانە ناکا کە سەدا هەشتا و پێنج ی شانسی سەرکەوتنیان هەیە. کەسێک کە لە هەموو ڕووداوێک ڕازییە، کەسێک کە بە ئاسانی فێڵی لێ ئەکرێ، کەسێک کە هەرگیز باوەڕێکی تایبەتی نییە و تا دوایی. کەس تاوانبار مەکە، خۆت مۆڵەتت پێ داون ئاوا لە بارەی تۆوە بیر بکەنەوە، کاتێک لەبەر ئەو چەشنە بیرکردنەوەی خەڵک ئامادە نیت بگۆڕێیت ئەوا مۆڵەتیان ئەدەی کە لەمە بەدواش بەو جۆرە لەسەرت بیر بکەنەوە. لەوانەیە وابزانیت گۆڕان نیشانەی ناجێگیری و دەمدەمی بوونی تۆیە و بڵێیت کە حەز ناکەم خەڵک من وا بناسن. ئەگەر بڵێین فڵان کەس دەستی لارە پێم باشترە تا بڵێن ناجێگیر و دەمدەمییە و تا دوایی. بەڵام گۆڕان هەرگیز ناجێگیری ناسەلمێنێ. ژیان هەر هەمووی پڕە لە گۆڕانکاری. ئەو کەسەی ناگۆڕێ مردووە. تۆ ئەبێ هەموو ڕۆژێک هەوڵ بدەی کە باشتر و بەرزتر بیت لە دوێنێ، ئەبێ تا ئەو جێگەیەی ئەتوانی گۆڕانی باش لە خۆتدا بکەی. بەڵێ لەوانەیە خەڵک لە هەموو گۆڕانەکانت دڵخۆش نەبن، هەر بۆیە ناو ناتۆرەی ناجێگیری و دەمدەمی ئەدەنە پاڵت. ئەوان لەوە دڵگیرن کە چیدیکە ناتوانن وەک ڕابردوو خاڵی لاواز لە تۆدا بدۆزنەوە و کەڵکی خراپی لێوەربگرن. تۆ ئەبێ ئەوان هان بدەی کەسایەتی نوێ و باش و سەربەخۆی تۆ پەسند بکەن و خۆیان بگۆڕن. ئەمەیە واتای ڕاستەقینەی جێگیربوون و نەگۆڕی بۆ چوون. ئەوەی کە تۆ بۆ باشبوون و باشتربوون پێداگیری ئەکەی نەکەوێتە ژێر کاردانەوەی کەس. لەوەی خەڵک چی ئەڵێن دڵگیر مەبە. تۆ کە ناتەوێ شێوازێکی خەراپ وەرگریت و بگەڕێیتەوە دواوە تۆ ئەتەوێت هەوڵ ئەدەیت و باشتر کاریگەرتر بە باوەڕ بەخۆبوونێکی پتر و پشت بە خۆبەستنێکی زیاتر بگەیت تا بۆ خۆت و بۆ کەسانی تر بەسوود بی. بەبێ ترس ڕێڕەوی گۆڕانکاری خۆت درێژە پێ بدە. ئەم بەشەش بە کۆتا هات.